ڕۆڵی ئەم چین و توێژە لە خزمەتی کۆمەڵگا و دین و گەل و نیشتمانە چییە و چۆن بووە؟ زانایانی ئیسلام میراتگرانی پێغەمبەرانن، بە نەسی ئەو حەدیثە کە دەفەرمێ زانایان وارس و میراتگری پێغەمبەرانن بەڵام پێغەمبەران دینار و درهەمیان لێ بەجێ نەماوە عیلمیان بەجێ هێشتووە هەر کەسێ عیلمەکەیان لێوەربگرێ بە فێربوون و فێرکردن و کارپێکردن، ئەوە بە ڕاستی بەشێکی باش لە میراتی پێغەمبەرانی بەرکەوتووە. زانای میراتگری پێغەمبەر صلی اللە علیه وسلم دەبێ بە ڕاستی ئیماندار و مسلمان و خاوەن ڕەوشتی محەممەدی بێ لەوانەیە سرت سڕمێنێ ئەڵم زانای میراتگر ئەبێ ئیماندار بێ ئەکرێ لە ناخیا خەلەل هەبێ بەرامبەر بە عقیدە بەرامبەر بە غەیب بەڵام لەبەر مەسلحەت لەبەر هۆکارێک لەبەر زەختێک جبە و مێزەرێکی لەسەر کردبێ یا مزگەوتێکی گرتبێ بۆیە ئەڵێم ئەبێ بە ڕاستی ئیماندار بێ ناخی پڕ بێ لە ئیمان موسڵمان بێ بە ڕاستی موسڵمان بێ بە شەوقەوە نوێژەکانی لە مزگەوت بکا ئینجا بە ئیمامەت بە شەوقەوە لە پێشەوە بێ لە ڕۆژوگرتن و زەکاتدان و حەجدان و لە باقی ئیشەکانی تری مسلمانانە مەلای میراتگری پێغەمبەر سەل الله عليه وسلم ئەبێ ئەخلاقی محەممەدی بێ ئەبێ ڕازگۆ بێت ئەبێ ئەمین بێ ئەبێ بەوەفا بێ ئەبێ ئازا و نەترس بێ ئەبێ سەخی تەبع بێ ئەبێ لێبوردە بێ ئەو سیفەتانە سیفەتی پێغەمەرن سەل الله عليه وسلم زانای میراتگری پێغەمبەران ڕێنیشاندەر و چاوساغی گەلن لە دنیا و لە دینا ئەوەتانێ ئەبینن پێش ئەوەی کەسێک لە دایک بێ دایک و باوکی کاتێ خێزان دروستەکەن پرس ئەکرێ بە زانایانی ئیسلام ئەرێ ئەو کچە باشە بیهێنم ئەرێ ئەو کوڕە باشە ژنە کچەکەمی بدەمێ دوای ئەوە مامۆستای مزگەوت و زانای میراتگر دەبن مارەی دەبڕێ دوای ئەوە کە مناڵیان دەبێ زانای میراتگری رسول اللە مناڵەکە ناو دەنێ و هەرچی دوعای سونەتی و شەرعی هەیە بەسەریا دەخوێنێ و بانگ ئەدا بە گوێیا تا پارێزراو بێ لە لەمەی شەیتان و لە زەرەر و زیانی شەیاتینی ئینس و جن پاش ئەوە کە گەورە دەبێ ئەو عائیلەیە هەر کێشەیەکیان هەبێ عائیلەی مسلمان دەڕۆنە خزمەت زانایانی دین پرسیاری حەڵاڵ و حەرامیان لێەکەن پرسیاری دروست و نادروستیان لێەکەن کاتێک نەخۆش دەکەون زانایی مزگەوت لەگەڵ ئالی مزگەوت یا دراوسەکانتان دێتە لای نەخۆشەکە دوعای خێری بۆ ئەکات دڵنەوایی ئەکا غیرەتی ئەداتێ نەخۆشی کەفارەتی گوناحە ئەگەر کەوتە سەرە مەرگ زانای میراتگری پێغەمبەر یاسینی دەخوێنێ ئەڵێ بە خەڵکەکە باسیشتی دنیایی مەکەن ئەڵێ بە ئافرەتەکان سەر و ملتان ڕوود نەکەن ئێستا میوان دێت لای خواوە ئەگەر گیانی دەرچوو مامۆستا نوێژی لەسەر ئەکا لەسەر قەبران تەڵقینی زیندوو مردووەکان ئەکا دەیسپێرێ بەو خوایەی سپاردە لای زایع نابێ بینیت عەزیزەکەم زانای میراتگری پێغەمبەر لە کوێوە لەگەڵ توایە هەتا کوێ ئەی چەند لێ ئەسێنێ ئەی داوای چەند لێکا ئەیستا ئێستا دەستی بردووە چی و داوە بە مامۆستای مزگەوتەکەتان لەوانەیە بێ ئەدەبی نەبێ بڵێم ئەگەر زانا دەسێ جلی تازەی کرد ئەوانەی لە پشتی نوێژ دەکەن ئەوە لە کوێی بوو لەو ماوەیە هەر سیارەکەم شکا بوو لە سلێمانی دام نابوو کوڕێکی خاڵم سیارەکەی دامێوتی منە ڕۆم بۆ ئێران هەفتەیە بالای تۆ بێ لە 25 شوێنەوە بۆ ئەرە وەڵام مەلاتاریش سیارەکەی گۆڕی چاوتم هێشتا نەم گۆڕیوە ئەی ئەگەر بیگۆڕم بیکەم بە وەنەوشەیە چی دۆم و دووڕاج و سوالگەرەیە وەنەوشەی پێ لەیلا عەلەوی پێ چی پێ چی پێ یعنی بۆ سەرت سڕەمێنێ مەلا هەرە بێ ڕوت و ڕەجاڵ بێ هەرە بێ بە سواری کەر بڕوا بۆ سەفەر ئەی بەوا بیرکەنەوە ئێوە بە ئێوەڵێم نوێش خوێنەکان چی و داوە بە مەلای مزگەوت کاتێ ژنیشتان بۆ مارە بڕێ زۆربەی زۆرتان لەو هەموو چۆڵەوانیە قسە ناکەن لەناو بازاڕیا لە حەول مامۆسا هەقی زەحمەت و چەنێکە ئەو ژنە بۆ مارە بڕین حەیایە بە حەیا ئەی نابێەوە نەعقل هەبێ بڵێ مامۆستا تۆ زەحمەتێک کێشا لە ئیسراحەتمان کردی میوانەکان و بەجێهێشت مناڵەکان و بەجێهێشت ئیشوکاری ماڵ و بەجێهێشت ئێمەش حەزەکەین هەدیەکمان هەبێ بۆ تۆی مامۆسای بەڕێز ئەو کاتە ئەگەر ئینکاری کرد کەیفی خۆیەتی بەڵام ئەگەر ئەو ژووتی مەیلی خۆتانە شتێکی بچکۆلەی بۆ خەمە ناو زەرفێ بە پێی ئەوەی کەوا سەرف کردووە تۆ چەنددا بە ساڵوەن چەنددا بە هۆڵ و ئارایشگا چەندا بە ڤیدیۆی ڕەسم گرتن، چەندا بە تاکسی و سەیارە، چەندا بە شتەکانی تر. بۆ ئەبێ ئاخر مەلا چی کردووە مامۆستا خۆ دوو کەلیمە قسەی کردووە ئەی ئەوان چیان کردووە بێستونیان کون تێ کردووە من بەس بیرتان دەخەمەوە بۆ بۆ ئاگاداریتان من لەوە پێشی ژنم ئارە بڕێر پارەمۆن نێگر مەگەر کەسێ هەر خۆی بە زۆر یا دوایی یە نابێت ئیدای بە دەست مناڵەکانەوە ئەوە حەو ساڵیشە ژنم مارە نەبڕیەوە و نیازیشم نییە مەگەر لە شوێنێکا زۆر ئیجبار بکرێم و زۆرم لێ بکرێ لەبەرەوە نەزانن باسی مەلا تایرەکەم باسی مەلا داماوەکانەکەم مەلا داماوەکانی کوردستان کە میلەت ڕێزیان نازانێ کە میلەت هەیە دایکی مردووە شەو سەعات دوو تەلەفۆنی بۆ کردم ماوەسا ماڵتان لە کوایە ئەی تۆ نابێ هەر ماڵی من بزانی تەلاقی خواردویم شەو نابێ ڕۆژ بێتەوە ئێ سەعات سێ بانگێ داو کاتە ئێ تۆ نابێ ماڵی مامۆسایە بزانی ئاخر ئاخر خوا لێم مەگرن ئەگەر تۆ زێتر نەبم لێم مەگرن لەوە چێ بڵێ من وانیم وەڵا لە سەوانەوە و پێستان وەهانە لە سەدا نەوەو پێنج میلەتی کورد وەهایە هەتا ئیشی بە مەلا نەبێ نازانێ مەلا خوا گیانی تێ کردووە زانای ئاینی ئەبێ لە تەواوی بڕگەکانی ژیان لەگەڵ گەل و نیشتمانی ئابێ ئەبێ ئێمەش بەڕێزەوە سەیری ئەوان بکەین ڕێزیان لێ بگرین لە بازاڕا مامۆستایانی بەڕێز لەسەر مینبەرەکان لە بازار لە دوکان ئامۆژگاری دەوڵەمەنەکان و دوکاندارەکان دەکەن ئەڵێن لە خوا بترسن خوا لە قورآە وەیلی داناوە بۆ نوێژنەکەر بۆ کافر وەیلیشی داناوە بۆ ترازوباز و ئەوانەی کەوا مامەڵەی سەقە دەکەن ئاگاتان لە وەیل بێ موادی باش و بەسوود بێنن ماوە بەسەرچوو مەهێنن بۆ ئەم میلەتە داماوە فێری حەڵاڵ و حەرامیان نەکەن لە کڕین و فرۆشتنا زانایانی ئیسلام ڕۆڵەکانی گەل هێزەکە هێزە چەکدارەکانی وڵات ئاگادارەکەنەوە لە خۆشەویستی گەل و نیشتمان و لە پابەندبوون بە بڕیارەکانی خوا و پێغەمبەرەوە، لەبیرتانە لە باسی کۆچا، پێغەمبەری خوا چۆن لە ئاکاتەوە بە لای مەکا فێری ئێوە و فێری ئەوانیشم کرد کە موسڵمان ئەبێ گەل و نیشتمانی خۆی خۆش گەرەک بێ زانایانی ئیسلام مناڵەکان فێری خوێندنەکەن گەورەکان فێری خوێندنەکەن کێ هەبوو ئەوسا باخچە نەبوو قوتابخانە نەبوو ناوەندی و پەیمانگا و زانکۆ نەبوو، کێ خەڵکی فێری خوێنەواری کرد؟ مەلای جزیری، ئەحمەدی خانی، مەولانای نەقشبەندی، سیراجەدینی تەوێڵە، مەلای نۆدشە، مەلای بیارە، مەلای نێرسەجاڕ، مەلای پریس، مەلای عەبابەیلێ، مەلای چۆلی هەولێر، مەلای بادینان، ئەمانە لە حوجرە، لە ماڵی خۆیان خەڵکیان ئەلف و بێ و تێ کرد، خەڵکیان فێری خوێندنەوە کرد، مەلای گەورەی کۆیە. خوێندن لە مزگەوتەوە گەیشت بە کورد. مێژووی کورد مزگەوت نووسیوێتیەوە، ڕۆشنبیر و عەلمانییەکان نەیاننووسیوەتەوە. ئێمەی زانایان میراتگرانی پێغەمبەرانن، حەیا و شەرەف و دین و مەزهەب و کوردیان پاراستووە لە هەموو شتێک. حوجرەکانی کوردستان شان بە شانی ئەزهەر و قرتوبە و ئەستەمبوڵ و قەیرەوان و مستەنسیریای بەغا و ئەوانە مەدرسەی نۆتشە مەدرسەی تەوێڵە بێش پاشان بێرە بیارە بێرە خورماڵ، بێرە خرپانی، وەرە عەبابەیلێ، وەرە ناو هەڵەبجە، بڕۆرە پریس، بڕۆرە نێرکسەجاڕ، بگەڕێ بە کوردستانا کوێ هەبووە مەدرەسەی تیا نەبێ؟ ئەمانە شان بە شانی ئەزهەری میسر ئیشیان کردووە، بەڵام خاوەنیان نەبووە، کەم دەسەڵات بوون. زانایانی ئاینی پیرۆزی ئیسلام ئەبێ بزانین سەربازی نەناسراون لە ناو گەل و نیشتمانە کاتێ گەل قەدری زانای زانی و زانایش قەدری خۆی و گەلی زانی ئەو کاتە میلەت بەختەوەری ڕویتێکە گۆشتی عالم ژەهراویە گۆشتی زانا ژەهراویە نەکەی لێی بخۆی نەکەی غەیبەتی بکەی خۆت ماڵوێران نەکەی کاتێ زانایان ڕۆڵی پرشنگداری خۆیان بینی بەرپرس و کاربەدەستانی گەلی کوردیش بە چاوی ڕێزەوە سەیری زاناکانیان دەکرد پرسیاریان لێ دەکردن کێشەکانی گەلیان ئەنەردە لایان نەک وەکو ئێستا حکمی گردنیان بۆ دەربکرێت لە دادگاکانەوە هەر مەلایە ژنمانە ببڕێ وای لێ بکەن هەر مەلای ئەوەی کرد وای لێ بکەن بابە ئەوە ئەوە سوکایەتیە بە کورد بە کوردستان بە مێژوو بە ئەدەب بە ئەخلاق بە دین بەخوا بە قورآن مامۆسایانی بەڕێز بیریان لەوە کردەوە کەوا جەمعیەتێک دەستەیەک دابمەزرێنن بۆ ئەوەی کاری زانایان یەک بخرێت و زانایان پێکەوە ئیشێکی باش و جوان ئەنجام بدەن ئەمانەم نەبیستووە لە یەکێتی زانایانی هەرێمی کوردستان چەندین ساڵە بەڵام بەڕێز کاک عەبدوڕەحمان کوڕی مامەسە مەلا عوسمان عەبدولعەزیز پریسی مەلای گەورەی هەڵەبجە مفەسیری قورئان خوا لێی خۆش بێ و خوا لێی ڕازی بێ کە عەبدوڕەحمان وتی بە ئەمانەتەوە ئەمانەت پێ ئەڵێم بیگەیەنە کێش لە کوردستانا ڕەخنەی هەیە ئامادەم لە بەردەمی دادگا و لە هەر کوێڵێ بۆی بسەلمێنم کە ئەو قسانە لە جەنابی باوکمم بیستووە بە واقعی ماسە عەبدوڕەحمان وتی ساڵی پەنجا و نۆ کە مەلا مستەفا لە ڕووسیا هاتەوە بۆ بەغا مامەسە مەلا عوسمانی مامەسە مەلا ساڵحی گەورەی هەڵەبجە مەلا ساڵحی تریفە کە مامی مامۆستا مەلا عوسمانە لەگەڵ مامۆستا مەلا عوسمان لە بەغا ئەبن ئەو کاتە کۆنفرانسێک لەوێ ئەبێ کۆبوونەوەیەک لەوێ ئەبێ مامۆستا مەلا ساڵە ئەڵێ مەلا عوسمان با سەردانێکی مەلا مستەفا بکەین لەو ئاوارەی هاتووەتەوە ئەچنە لای زۆر رێزیان لێ ئەگرێ کۆمەڵێ مەلای تر لەوێ ئەبن ماوەیە دانیشن دوایی مەجلیسەکە هەمووی ئەڵەسێ ئەڕوا بە کوڕێکی کەسی خۆی ئەڵێ ئەڵێ بڕۆ ئەو دوو مەلای هەڵبجەم بۆ بانکەرەوە ئیشم پیانێ با لەو ژوورەی تر دانیشن ئەڵێ بۆ ماوەیەکی دوور و درێژ لەگەڵ ئێمە دانیشت هەردوو مامۆسای هەڵبجە پێشنیاری جوان و چاکیان خستە بەردەستی ئەو پیاوە پێیان وت دینی ئەم میلەتە، ئەخلاقی ئەم میلەتە، مادەم تۆ ئەمڕۆ ڕابەرایەتی ئەو شۆڕشەکەی وا لە گەردنی تۆوە، ئەبێ ئاگات لێی بێ. ئێمە بیرۆکەی ئەوەمان هەیە کەوا ئەم زانایانی کوردستانە ڕێزێکیان بدرێتێ، پشتیوانی بکرێن، جەمعێتێکیان هەبێ بۆی ئاگایان لە یەکتری بێ. ئەڵێ بیرۆکەی یەکێتی زانایان لەوێوە دەستی پێکرد لە بەغا. دوای ئەڵێ لە حەفتا پێش هەفتە جارێکی تر مامۆستا مەلا عوسمان سەردانی کردووە لە منتیقەی بەرزان لەوێ کڵێشەیەکی داناوە بۆ هەیکەلەی یەکێتی زانایان کە ئاوا و ئاوا و ئاوا و ئاوا ئەم ئیشە بکرێ هەم کورد و هەم کوردستان ئیستیفادەی باشی لێکەن ئەڵێ مەلا مستەفا لە سەدا سەد پێشنیارەکانی قبوڵ بوو دایە ئیدریسی کوڕی وتی لە مەکدەب لەگەڵ مەکتەب سیاسی پارتی ئەو کاتە حکوومەتتی کوردستان ئەوان بوون ئێوەش لێی کۆڵنەوە بزانن جادوایی بە کۆی دەنگ قبول کراوەکەوە ئیشێکی وا بکرێ باشە زانایانی کوردستان هەموو ناوچەکان لە برایم خەلیلەوە هەتا خانەقین و لە هەورامانەوە هەتا مەخمور هەموو تێیا بەشدار بوون و ئەڵێ پێشنیار کرا و داوا کرا لە مامۆستا کە بڕواتە گەڵاڵە بێ بە سەرۆکی یەکێتی زانایان بەڵام مامۆستای گەورەی هەڵەبجە فەرمی من لەبەر هەڵەبجە لەبەر مەدرسەکەم لەبەر ماڵ و مناڵ و ئیش و کاری ناو هەڵەبجە و خۆم و خزمانم ناتوانم ئەم رێگە دوورە ببڕم، بەڵام قەیناکا من وەک ئەندامێک لە دەستەی دامەزرێنەر ئامادەم قبوڵی ئەوە بکەم مامۆستایەکی تریان هەڵبژارد بە سەرۆکی یەکێتی زانایان. ئەم یەکێتی زانایانە چل و نۆ ساڵ لەمەوبەر بە رەسمی راگەیەنراوە دامەزراوە، ئیشی باشی کردووە، بێ هەڵە و پەڵەیش نین. ئەوەی لە ناو یەکێتی زانایانە هەمووی مەلایکە نییە مەلان بەس مەلایکە نین قابلی هەڵە و غەڵەتن بەڵام زۆرینەی زۆر ئەبینین حەز لە چاکە ئەکاتەوە حەز لە حەیا و حرمەت و دین و ئەخلاق و بەرەو پێشبردننی ئەم گەل و نیشتمانە ئەکا بۆیە دەبێت یەکێتی زانایان لەم یادەی چلوهمین ساڵیانە زیاتر بە خۆیانا بچنەوە زیاتر بیر لە یەک ڕیزی زانایان بکەنەوە ئەم ئومەتە ئەمانەتە لە گردنی ئێمەدا ئێمە چاوساخی ئەم میلەتەین ئەگەر مەلا ئەگەر مەلای کورد بانگەشەی حیزبایەتی کرد ئەبێ میلەت خۆڵی کوێ بکا بەسەریا خۆڵ و دۆی کوێ بکا بەسەریا ئەگەر مەلای مزگەوت منافەسەی کرد لەسەر دنیا لەسەر کۆمپانیا لەسەر تەماح ئەبێ داماوەکانی تر چی بکەن بۆیە زانایانی ئیسلام ئەبێ سەنگین بن ئەبێ سەلارە بن ئەبێ خۆگر بن ئەبێ میراتگری ڕسول الله بن ناڵێم بەرد لەسەر پشتێنیان بێ لە برسانە بەڵام کار بکەن منەتی نامەرد هەڵ نەگرن منەتی مەردیش هەڵ نەگرن گۆشتی لاڕانی خۆتان بخۆن مامۆساکان لە منەتی قەساب باشترە ئیمامی شافعی خوای لێ ڕازی بێ ئەفەرمێ هەر کاتێ دوو کەس لە دوورەوە هاتن بۆ حجرەکەم بۆی شەرعیان بکەم بە تەلەبەکانمەوت ئەرە وەڵا دۆسێک و دژمنێکم هاتن وتیان قوربانەڵی چی وتمەوە ئێستا شەرعیدا بە یەکێکیان وان نیە وتیان بەرێ وەڵا وتم نایدا بە ئەویتریان وتی ئێ وتی ئەوەی شەرعیدا تێ ئەبێ بە دۆسم ئەڵێ مەلای چاکە ئەوەی شەڕ نایداتێ ئەڵێ کورە بامە وەڵاو هەر مەلا نییە لەبەرەوە زانایان ئەبێ گەورە بن یەکێتی زانایان ئەبێ ڕێکخراوێکی سربەخۆ بێ مۆرکی حیزبی پێوە نەبێ لە مەڵبەند و لق و بارەگاکان و ناوەکان نەڕوا ئای کە عەیبە ئای کە عەیبە چیمان بەسەر هاو چۆن خۆمان کەم کردەوە بیستوتان ئاڵێن لە بارەگای حزبی سۆسیالست ئەو دکتۆر مححمود عوسمانە ئێسا ماوە لەوێ بێ کۆمەڵێ مەلا بە جبە و مێزەرەوە ئەڕۆن بۆ بارەگای حزبی سۆسیالست ئەو ساڵانەی زوو دکتۆر عوسمانیش بە حوکمی ئەوەی دکتۆرە و پیاوێکی خوێنەوارە و ئیشاڵا دینداریشە ئەوانە ئەڵێ و زانایان هاتن بچن بە دەمیانەوە ڕێزیان بگرن ئەڵێ وەڵا قوربانەوە زانایانی حەسکن ئەڵێ چۆن هینی مەلای حەسکن ئەڵێ بەڵێ ئەڵێ بەخوا بەخوا یا ئەوان لە ئێمە حاڵی نەبوون یا ئێمە لەوان حاڵی نەبووین ئێمە داماوین مەلا خواخوای بێ لە پرسگای مەڵبەند و لقێک ئیجازەی بەن بڕاتە ژوورەوە. ئەی بۆ سەنگین نیت وەکو ئەبو حەنیفە خەلیفە بنێرێ بە شوێنتا نەڕۆیت ئەی بۆ قرس نیت ئەی بۆ خۆت خۆت قرس ناکەیت تۆ قرسی قورآانت پێەیە تۆ میراتگری پێغەمەری مەلا بیکە بە خاتری ئەو قورآانە خۆی سوک مەکە و مەلاکانی تری سوک مەکە زۆر حەیفە زۆر حەیفە لە شەڕی ناوخۆ زانایان لەت بوو حکوومەتی سلێمانی زانایانی خۆی هەبوو حکوومەتی هەولێر زانایانی خۆی هەبوو مەلای ئەم لا ڕۆشتن لە جەبەهانی پێشمەرگانەدا ئەوان بکوژن مەلای ئەو لا هاتن هانی پێشمەرگانەدا ئەم لا بکوژن حیف و خەسار هەرچی حیز بە ئێسا مەلای خۆی هەیە ئەوەیش لە هیچ کامیان نەبێ ماڵوێرانە بۆ پرسەیش جاری وایە تەلەفۆنی بۆ ناکەن لەم ڕۆژانە یەک دوو میوانم هەبوو وتیان دووسێ مەلا لە زانایان گلێیان لێ کردی وتیان ئەمەلا تاهیر ڕەفیقی ساڵی حەفتاکانمانە بەس زۆر وشک و زۆر بێ زەوق و تێکەڵ نابێ وتم ڕێک پێی بڵێن مەلا تایر لە سلێمانی سێهەم بوو لە ئامادەیی لە بەغا مەعهەدی تەواو کرد. لە هەڵەبجە کولیەی تەواو کرد. ئیجازەی مەلایەتی تەواو کرد. ئەوە سی و پێنج ساڵ مەلا تاهیر مەلایە. ئێسایش تورکیای نەبینیوە. ئێسایش ئەزهەری میسری نەبینیوە. نەنارتان بۆ حەج نەنارتان بۆ عەمرە نە سەفەرێکی خارجتان پێکرد ئێوە ئەوانەی کەوا زۆربەتان نەخوێنەوارن چون بۆ رووسیا چون بۆ مالیزیا چون بۆ میسر چون بۆ شام هەموو دکتۆرا و ماجستێرتان هێنا من دەرەجەکانم بۆ دکتۆرا و ماجستێرە شێ بەڵام تەمەنم نەیکرد مزگەوتی عومەر و مناڵەکان و باوک و دایک ئیجازیان نەدام بڕۆم لە میسر و لە سوودان و لە کوێ و کوێ لەسەر ڕەنجی خۆم بخوێنم وتم پێی بڵێ چیتان کردووە بۆ مەلا تاهیر تا نزیک بێتەوە لێتان ئەبێ یەکێتی زانایان بە خۆیانا بچنەوە ئەبێ حیزبایەتی لە دڵیانا بێ ناڵێم هەر نەبن چونکە زانم چاری خۆیان ناکەن ناتوانن بڕیار بن واز لە حیزبایەتی بێنن بەڵام ئەگەر حیزبێکیش خۆشەوێ با لە دڵ تا بێ ینی بە ئاشکرا قاڵی بۆ مەکە مامەڵەتان لەگەڵ خەڵک باوەک یەک بێ تۆ کە ئەڕۆی بۆ بارەگاکەی خوا و ئەڵێی بۆ بەهەشت ئەڕۆی بەس کە بۆ شوێنێکی تر وازانی بۆ جەهەنم ئەڕۆی ئەوە خەلەلە ئەندامێکی حیزبەکەی خۆتی بینی باوشی پیاکەی و ماچیەکەی بە دوو دەستەوقەی لەگەڵاکەی کابرایشی پێگە مەرحەبا چۆنی برا وا نابێ ئەبێ معاملەتان مامۆساکان یەک ڕەنگ بێ یەک ڕێ بێ من حزبی بووم 25 ساڵ بەڵام خواگرم بە شاهید ئەم جارەش ئەیڵێمەوە تەڵقینی مەلا ساڵحی زارای سەی سادق کە گەورە مەلای شارەزوور بووە مەلا تاهیری بامۆکیی کە تەڵقینی ئەندامی لیجنە مەرکەزی حیزبی شوعی کە لە گامێشتەپەیی بوو مەلا تاهیری بامۆکیی کە ئەو بەجێی خۆی ئەو بەجێی خۆی چیم وت لەوێ وتم لەوێش چیم وت وتم فەرقم نەکردووە لە بینی هیچ کەسێک لەو کوردستانە ڕێزی هەموو کەسێکم گرتووە بەڵام بەڕاستی ئەوەی کەوا ئیمڕۆ مامۆسایانی سەرگەردان کردووە نیوەی خۆمانین نیوەی ئێوەن نیوەیشی حکوومەتە پێش هەموو شتە حیزبەکان مەلایان سوک کرد ڕێزی مەلایان نەهێشت مەقامی مەلایاندا بە ئاوە بۆیە داوا لە حیزبەکان ئەکەم ئەوەیان دین و ئەخلاقیان هەیە واز بێنن لە مەلاکان پێیان بڵێن مەیەن بۆ بارەگاکانمان لە ماڵی خۆت لە حجرای خۆت لە مزگەوتی خۆت لەوێ بە ئەگەر ئێمەت خۆشویست دوعاکی خێرمان بۆ بکە بە میلەتی ژەڵێم ئێوە ڕێز لە مەلا بگرن با مەلا داماویش بێ با مەلا سۆڵکەریش بێ لەو بازارە دەست لە خەم ڕێزی لێ بگرن قسەی پێ مەڵێن غەیبەتی مەکەن توانی و دوو سەد و پەنجای بەتێ لە کەنارۆ بانی کە ئەگەر بە تاکید برسیەتی داماوە یارمەتی بە ئەگەر نا هەوازی لێ بێنە دوایی بە خۆم و بە مەلاکانی تریژەڵێم ئێمە ئێمە خوا ئەمری پێکردوین ئەو عیلمەی پێی داوین نەیشارینەوە شاردمانەوە لە ڕۆژی قیامەتە لە غاوی ئاگرەکرێتە دەممان ئەها ئەسپ و ماین لە غاوەکە نەدەمی مەلا لە غاوی ئاگرەکرێتە دەمی ئەگەر کەتمی علمی کرد حەقی نەوت ئەوە یەک. دوو، هەر لێرەوە داوا ئەکەم لەوەی پێڵێن مەلا، لەوەی پێڵێن بانگخواز، داتان لێکەم بیکەن بە خاتری خوا، لەمە زیاتر سووک مەبن و سووکمان مەکەن. ئەو چەلەحانەیە لەسەر تەلەفزیۆنەکان، ئەو شەڕەکەڵە شێرەی لەسەر تەلەفزیۆنەکان بۆتانی دانێن. عەیب نیە تخوا دوو مەلا دوو ئیسلامی مەلایەک و ئافرەتێکی سەر و مل ڕووتی داماو مەلایەک و ئەلمانیەک مەلایەک و ڕۆشنبیرێک بەرامبەر بە یەکدانێن هەڵەسنەوە بۆ یەک کابراش دگل دگل دگلدان ڕۆژی جمعە بەرمدان مناڵ بووین ئاوا خەڵکیان ئەیانداین بە شەڕ کابرای موزیعیش ئەوێ بەرنمەکەی گەرم بێ کێ زۆر دەمی شڕ بێ زۆر جار ئەوانە ئابن تخوا عیب نییە تخوا عیب نییە عەوام لای مەڕەکانی عەوام لە ناو باخچەکەیە ڕەخنە لە مەلا بگرێ بڵێ مامۆستا تخوا حیف نییە و مەلاچێت سەر و تەلەفزیۆنە تۆ بۆ دەرکی نەماوە ئەتەوێت لەوە دین بگەیەنی لەوە دین ناگا بزانە ئەو تەلەفزیۆنە کێ دایناوە؟ بە پارەی چی دامەزراوە؟ کێ تەمویلیەکا؟ کێ نەخشەی بۆ ئەنێرێ؟ لەوێوە دین ناگا، لە مزگەوت، لە حوجرە، لە بازاڕ، لە دەشت، لە سەر قەبران، لە ژنمارە بڕین، لێرە دین بگەیەنە لەوێ مەیگەیەنە. هەر کەسێ هەڵسا لەبەر ئینتیخابات هەوەیەکیان بۆ کرد زانا لە کوردستان چەند زانا هەیە نزیکەی هزار هزار زانا هەیە بە هەویە ئەی مزگەوتەکان مزگەوتی وا هەیە یەک مەلای نییە مزگەوتی وایە دوانزە مەلای هەیە مەلایە بۆ گێڕامەوتی لە سلێمانی نقلیان کردم بۆ مزگەوتێ لە حەوشەی مزگەوتەکە دەست نوێژمە گر ئەزانم لە حجرا مامۆستاکان دەنگیان نییە ئەمە لێ وەڵام من نایکەمەوە لێوە نای من نایکەم و ئەوانە وتی منیش دوای دەست نوێژ دوو کاسون دەکە چوومە سەر و سەسلام و عەلێک عەلێکە سەسلام تماوەساجان ئەوە منیان نقل کردو بۆ ئێوە بۆ ئێرە بۆ لای ئێوە چوارن بین بە پێنج وتیان نوێژی بەیانیەکەی وتی بەڵێ نوێژی بەیانی دانێن بۆ من وتی شەڕەکە حەل بوو یەعنی مامۆستا حەزی لەوە نەبێ نوێژی بەیانی لە مزگەوت بێ نوێژی ئیشا لە مزگەوت بێ پێنج فەرزە لە مزگەوت بێ مەلامەری ڕێشاوی ڕەحمەتی خوای لێبێ ئەی فەرموو مەلا تاهر دائیمە لە میحرابەکە دانیشە ڕوبەڕوی خەڵکەکە بەر لەوە قامەتی بۆ بکەن چەند موهیمە چەند موهیمە مامۆستا مامۆسا بێ سەنگین بێ داوای نەبێ لە خەڵک ئیشوکاری خەڵکی جێبەجێ بکە جاو کاتەش خەڵک بزانە ڕێزی لێگرنیان هایگرن واللهی ئەوەنەی من مەمنونی خەڵکی کوردستانم مەمنونی سەیدەرەکانم مەمروری مەمنونی مەفرەزەکانی مرور و ڕێگاوبانم دایرەکان هەر تا دنیایە مەمنونی هەموویانم بێوە ئیشم بە هیچ کامیان هەبێ زۆر زۆر ڕێزیان لێگرتووم زۆر زۆر ڕۆژێکیان ئیجازەی سیارەکەم ساڵێکی بەسەرا چوو بوو کچەکەم لە ماڵەوتی باوکە سەیری بەرنامەی برون وتی باوک خۆ ساڵێکی بەسەرا چوتم چۆن ڕۆڵە وتم 2014 ئەو کاتە سیانزە بوو وتی بەرێ وڵا بەسەر چی وڵا بەیانی ڕۆشتم بۆ مرور وتیانەوە مامەسە چۆن بەسەر چوتم وڵا خەتای ئەوەی وتی بۆتم داوام لێ ناکەن لە ڕێگە داوام لێ ناکەن منیش خستومەتە ناو دەشبوڵە و لێی ناپرسمەوە ئێوتی مامەسا ڕێزی لێگرت نا ڕێز لەوانێ داوای ئیجازە و سەنەویم لێ نەکەی ڕێز لەوایە داوام لێکەی بەس بە ڕێزە بڵێ مامەسا گیان بە زەحمت نەبێ ئالەوە بۆسە ئەو ئەو ئەوەمانەوێ ئەوە ڕێزە لە من یەگریتۆ چونکەوانە بۆ خۆم باشە حەریقم پێ بێ بۆ خۆم باشە مسەلەسم پێ بێ بۆ خۆم باشە تای سپێر و جەکم پێ بێ بۆ خۆم باش لێم بپرسنەوە کاکە لە مەلاکان بپرسنەوە هەر مەلایەت و ڕەبووەوە مەلا نییە ئەوە مەلا نییە گەر تووڕە بوو ئەبێ بڵێ وەڵا بێ داوام لێ بکەن ئێمە ئەبێ ئەوا بین مامۆسایانی کوردستان تکا و ڕجاتان لێ یەکەم بیکەن بە خاتری ڕەب العالمین ئەو شەڕە جنێوە واز لێ بێنن ئەخیری قسەکەم کەلیمەیەکی کورتە ئیمامی شافعی ڕەحمەتی خوای لێ بێ مامۆسا ئەبێ دەرسەڵێتەوە یونسی کوڕی عەبدولئەعلا یەکێک لە قوتابیەکانی ئیمامی شافعی بووە پیاوێکی گەورە بووە مجتەهیدێ بوو ئەم یونسە لە کاتی دەرسا لەگەڵ ئیمام شافعیە لەسەر مەوزوعێک خلافەکەوێتە بینیان ئەڵێ مامەسا ئەوە وانیە ئەوش دەڵێ وایە ڕۆڵە ئەڵێ مامەسا ئەوە وانیە ئەڵێ ڕۆڵە گیان دانیشە بۆ دیسباتەکەم کە وایە وەڵا یونس مەجلیسەکە بەجێڵێ دەرسەکەی مامۆستا شافعی بەجێ هێڵی ئەڕوا بە عاجزی ئەڕوا ئەڵێ شەو دوای نوێژی مەغریب دنیا تاریک بوو دوای مەغریب دوای عیشا شەو ئەڵێ تەقە درا لە دەرگاکەمان یونس ئەڵێ ئەڵێ چووم وتم کێیت وتی محەممەدی کوڕی ئیدریس تەبانی ناوی شافعی ناوی محەممەدی کوڕی ئیدریسە ئەڵێ بەو خوایە بیرم لە هەرچی محەمەدی کوڕی ئیدریسە کردەوە لەم کاتا بێ بۆ ماڵی من محەمەدی کوڕی ئیدریسی شافعی نەبێ ئەڵێ دەرگاکەم کردەوە زانم شافعیە ئەزانم مامۆساکەمە کە عاجز بووم دەرسەکەم بەجێهێشتووە هاتووە ئەڵێ چی گوێ بگرە ئەڵێ یا یونس تجمعنا مئات المسائل وتفرقنا مسألة يونس جيان منو تو صدان مسألة كما نكاتو سەدان مەسەلە، باوەڕ بە خوا، بە پێغەمبەر، بە مەلائیکە، بە کتێب، بە قورئان، ڕوو لە قیبلە کردن، حەڵاڵ، حەرام، تەڵاق، نیکاح، مردن، هەموو ئەمانە من و تۆی قسە نین، تی با، تی لە یەک مەسەلا من و تۆ جیاوازین. توخوا یونس گیان بۆ یەک مەسەلە تۆ واز لە نەوە و نۆ ئەهێنی؟ یونس گیان هەوڵ مەدە دایمە خۆو سەرکەوی، کە خیلاف و بوو ئیختیلاف و بوو لەگەڵ یەکێکا جاری وایە کە سپی دڵێک بکەی باشترە لەوەی کەوا هەڵوێستێ بەریتەوە یونس گیان ئەو پردانەی کەوا دروستت کرد بۆ ڕەفیقایەتی و دۆسایەتی بەسەریا پەڕیتەوە تێکیان مەدە چونکە ڕۆژێک دێت محتاجیان دەبیتەوە پردەکان پردی علاقات تێک مەدە یونس گیان اکره الخطا ڕقت بێ لە هەڵا ولا ولكن لا تكره المخطئ بەڵام ڕقت لەو لەو کەسە نەبێ هەڵەیەەکە گوێ لەو قسە چەند مهمە ڕقت بێ لە هەڵا گوناح ڕقت لێ بێ بەڵام لە گوناحکەرەکە ڕقت نەبێ یونس گیان حەتا توانی ڕقت بێ لە سەرپێچی کردنی خوا و پێغەمەری خوا بەڵام ڕقت لە ئاسیەکە نەبێ ئەو کەسەی سەرپێچی خوای کرد و ڕقت لێی نەبێ بۆ بۆی بتانی بانگی کەیتەوە بێنیتەوە یونس گیان ڕەحنا لە قسە بگرە بەڵام ئیحتیرامی قسەکەرەکە بگرە یعنی سا منە وتارە دەم لەوانەیە بەڕێزێک دەڕەخنە لەم وتارەی من بگرێ هەقی خۆیەتی بەڵام بەبێ ئیحتیرامم بگرێ بڵێەوە بۆچوونی مامۆسایە لەوانەیە ئەو مەزدەری ئەو لایەتی وا باسی کردبێ ئەتوانێت بێت دانیشێت ڕوونی کاتەوە احترم القائل فإن مهمتنا هي ئەزانی ئیشی من و تۆ چێوی نزگیان ئەبێ نەخۆشی نەیەڵین نابێ نەخۆشەکان لە ناوبەرین